بیسەرانی بەڕێزی ڕادوی دەنگ ئەم کاتەوە مکاتێکتان باش خۆشحاڵین لە بەرنمەی ڕۆژێکی تر بەیەوە گەشتینەوە بەرنامەکەی ئەمڕۆشمان لە دوو تەوەری سەرەکی پێک دێت تەوەری یەکەممان تایبەتە بە دیدارێک تەوەری دۆمیشمان تایبەتە بە خوێندنەوەی ڕاپۆرتێک ئێمە بە مەبەستی بەدواداچوون بۆ کردنەوەی کۆنتترۆڵی کارەبا لە گەرمیان کە ماوەی چەند ڕۆژێکە و کۆنتترۆلە کراوەتەوە و کاری پێدەکرێت کە بە ناوی بەڕێوبراتی کۆنتترۆلی کارەبای گەرمیانە دیدارێکمان لەگەڵ بەڕێز سیامەند محەمەد وتەبێژی بەڕێوەبەرایەتی کارەبای گەرمیان ساز کردووە. کاک سیامەند ئەو کاتە باش سەتای پرسیارەکانم بۆ دەست پێ بکەم کە کۆنتترۆلی کارەبا ئیشی چییە؟ ئەم کاتەی ئێوە بیسەرانیش باش ئەم کۆنتترۆڵا دیارە بۆ ماوەی چوار ساڵە بێ تقریبا ئەم کۆنتترۆلە سنووری هەرێم کراوەتەوە واتە دابشتنی کارەبا لە سەرانسەری شارەکانی کوردستان خۆشبەختانە لە دوای چوار ساڵ، دوای تەقریبەن بڵێم ساڵ و نیوێ ئیشکردن، ئێمە توانیمان بەڕێوەبەرایەتی کۆنترۆڵی گەرمیان لە سنووری گەرمیانەوە بکەینەوە بۆ ئەوەی ئەو ڕێژە کارەبایەی کە دیاری ئەکرێ لە وەزارەتی کارەبا بۆ سنووری گەرمیان، ئێمە خۆمان کۆنترۆلی ئەو کارەبا بکەین. بۆ نموونە ڕێژەی کارەبا چۆناوچۆن لە وەزارەتەوە دیاری ئەکرێ؟ بەڵێ دیارە بە ڕێژە دیاری کراوە لەسەر ئاستی هەندێک جار واکە لۆت کەمە بێتەوە واتا پلەی گەرما ئیسە دوێنێ پلەی گەرما دابەزی ئێ نەتوانیمان لەو ڕێژەیە زیاتر سەر بکەین چونکە ئەو حەسەی پێمانە درێ وەکو خۆی وەرمان گرت لۆدی ئەم مەنتقەیش دابەزی واتا کەمێک پلەی گەرما دابەزی هاتە دەو چل و چوار وانە توانیمان لە سەروی شانزە کاتژمێرۆ کارەبا داکردین بۆیە سوود بە دەرەجەیەک ئەم کۆنترۆڵە ئەوەیە بەڵام وەکو وتم بە دەستی خۆمان نەبووە ئایا چۆن بمانزانایە ئەم سەدا پێنجە وەکو خۆی ئەگا بە تاکید دڵنیا نەبووین لەوە وەکو خۆی ئەگا بەڵام ئەمە ئێستا هەموو سەر سەعاتێک هەموو نیو سەعاتێک هەموو سەر سەعاتێک ئەو ڕێژەیە لای ئێمە قەراغەمان هەیە ئەخوێنرێتەوە چاودێری ئەکرێ. خشتێکمان دانا واتە ئەو سەد و ئێمە لە حدودی دوو سەد مێگا کارەبامان هەبێ ئەتوانین کارەبای بیست و چوار کاتژمێر دابین بکەین واتە تۆ ئێستا سەد و سی مێگات هەیە کردومانە بە گروپ لە حدودی شەست فیدەر کارەبامان هەیە بە بەردەوامی چل تا چل و پێنج فیدەرمان لە کارەبا هەیە واتە ئەمە چیمان کردو ئەو سەد و سی مێگا کردومانە بە گروپ یاساکەی بەو شێوەیە هەشت ساعت کارەبا هەیە چوار ساعت کارەبا ئەبڕێت بەڵام هەندێک جار تۆ بۆ نمونە گروپی وا هەیە کاژمێر دوانزەی شەو بۆ چواری بەیانی ئەبێ کارەبای ببڕێ بەڵام لۆد داوەزیوە واتە خواست لەسەر کارەبا کەمە بۆ چونکە دنیا فێنکە بۆ نمونە لە دوانزەی شەو چیمان کردوە پێویستی بەوە نەکردوە دانابەزین ئەوکات ئەوکاتی ئەو شوێنانەیش وا پێویستە بیکوژێنی نایکوژێنینەوە بۆیە من لێراو ئەمەوێ بە هاوڵاتیان بڵێم ئەگەر هاوکارمان بن ئێمە لەمە بەدواوە کە ئێستا کۆنترۆڵ کراوەتەوە ئەگەر هاوکارمان بن بە کەمکردنەوەی سەرفی کارەبا بە دڵنیایەوە بە دڵنیایەوە ئەتوانین لەم فەترە گەرمایەی ئێستە نا بەڵام لەم فەترەیە دەرچین تەقریبەن تا پانزەی هەشت و ئەوانە بە دڵنیایەوە ئەتوانین بەم ڕێژەیە کارەبای باش دابین بکەین بۆ هاوڵاتیان ئەگەر نەشتوانین ناڵێم بەردەوام بەردەوام نا نزیکە بینەوە بۆ بیست سەعات ان شاء اللە یانی لە بەرنامەمانایە چونکە وەکو وتم ئەو بڕە لای خۆمانە خۆمان تەحەکومی پێواتین بەڵێ لە ڕێژەکەی کەمەوە بێت کۆنترۆڵێکی شتیان پێدا دەکەین و بە دڵنیایی و بە دڵخۆشیەوە بۆمان هەنێرن بەڕاستی بەڵێ باشە بەڕێوەبەری بەڵێ ئاوا بەشیان تەواو بکەم بەڵێ تەواو. بەڵێ بەڕێوەبەری کۆنترۆڵی هەرێم دوو ڕۆژ لە کەلار بوو هاوکارمان بوو ئێمە زۆر زۆر سوپاسی دەکەین بەڕاستی زۆر زۆر هاوکارمانن زۆر زۆر ئیشیان لەسەرەوە کرد بتوانین ئەم کۆنترۆڵەیە بە سەرکەوتوویی بیکەینەوە. بەم ڕێژەیەی سەد و سی مێگا کارەبا وەرەگرین بەم ڕێژەی ئێستا دیاری کراوە ئەویش لە کاتێکا ئەگەر خەلەل دروست نەبێ ئێستا دوو شەوی پێش ئێستا کاتژمێر یانزە و چارەک حاد ڕووداوێکی ئاگر کەوتنەوە ڕوویدا لە قادر کەرەم سێ تەنکەری غاز ئاگری گرت ناچارمان پەستانی غازیان ڕاگرت هەموو یەکەکان لە ئیش دەرچوو واتە ئەمە لە بەرنامە نیە ناچاری ئەو کاتە هەموو کارەبا قاتعێکە ئۆڤەر لۆدە دەواتە فولە بێ کاتێک کارەبا ئەگەڕێتەوە بە دڵنیایەوە هەموو زۆربەی ماڵان ئەگەر سبلتێ دوو سبلت سێ سبلت هەیە ئیشی پێ ئەکا وا ئەکا ئەو قاتعە تەحەمولی نامێنێ ناچار چی ئەکا ئەکەوێ فیدەر ئەکەوێ تاوەکو کەی تاوەکو تەقریبا نیو سەعات سێ چارەک ئیستقرار وەرەگرێ واتە هەنێ سبلت ئۆتۆماتیک ئەکا هەنێ ماڵ ماتۆڕ دەمەدەن ئاو یانی سکران وەربگرێت دووبارە لێ دەین و جارێ وایە تۆ پێنج جار هینەکەیت ناچاری لێ دەیت و ئەبێت ئیتر هاوکات تاون بکەیت لەگەڵ ئەو هینە یا تا ئەولا کارەبا سکرانە بنجاڕوە بەڵێ باشە کاک سیاما هەنێ گەڕەکی قەزای کەلارێ ڤۆڵتەیان نزمە بۆ نە ئامێرە کارەبایەکانیان کار پێ ناکەن یاخود ناتوان لە کاری پێ بکرێ بە تایبەت سپلیت لەم وەرزی گەرمایەدا لە جاتی هەوای سارد هەوای گەرمێنێ ئەمە پەیوەندی بەچێوە هەیە نزمی ڤۆڵتێ لەو گەڕەکانە ئێمە ساڵان ڕێ ئەم حاڵەتمان بێ بەڵام ئیمساڵ بە دڵنیایی وەلەم ئەم حاڵەتە لە هیچ کوێا نییە ئێم پێم خۆشە لە ڕێگەی ڕادیۆکەی ئێوە هەر گەڕەکێک هەر شوێنێک ئەم حاڵەتەیان هەیە چونکە ئەوە حاڵەتەکە گەڕێتە بۆ ئەوەی کاتی خۆی بە ڕاستی لۆدی سەر مەحەولەکان زۆر زۆر بوو واتە مەحەولەکان ماڵێکی زۆر لەسەر بوو ئێستا گەڕەکمان هەیە ڵاوە مەحاولەی یەعنی مەحاولەی فول فول بێ و لۆدی زۆر بەرز بێ ئێستا ئەو حاڵەتە زۆر زۆر کەمە زۆر بەدەگمەنە ڤۆڵتێ تەرەدود پەنجا پۆینت قسوریش دەرئەچێ یەعنی زۆر زۆر مەزبوتە لەناو محەبە چاودێریەک نیە ئێستا لە هیچ گەڕەکێکا بە قەناعەتی من حاڵەتی بەوج لەو شێوەمان نەماوە ئەگەر هەیش بێ من تەسەوەرەکەم لە سونی و کوڵاتوە ئیحتیمالە وازم کێشەی کوا مەنێ ئەوش خەریکن چارەسەری ئەکەن من پێم خۆشە لە هەر کوێیە خەڵکی ئاگەدارمان بکات و هاوڵاتیان ئاگەدارمان بکات و بەشکو توانین چارەسەری کەین بەس پێم وایە ئەمساڵ ئەو حاڵەتە دروست نەبووە نیشە بەڵا پار بوومان. وەکو وتم ئەمساڵ لە زۆربەی گەڕەکان توانیمان محاولەکانیش بگۆڕین واتە ئەوێ محاولەی دوو سەد و پەنجا ی بۆ کردمانە چوار سەد ی چوار سەد کەی بوو ئێستا ئەوە چارەسەر بوو خۆشبەختانە باوەڕناکەم ئەو حاڵەتە مابێت. لە کۆتایی هەر قسەیەکتان مابێ. وەڵای هەر قسەکمان ئەوەیە من داوا لە هاوڵاتیان ئەکەم لە ڕێگەی پەنجەرەی خۆشمانەوە داوامان کردووە تکایە هاوکارمان بن ئێمە سەتا پێنج ئێستا وەرئەگرین، پۆینت دووش لە سلێمانی بە سوپاسەوە هاوکارمان بوون پۆینت دووش ئیزافیان کردۆتە سەرمان سلێمانی لەبەرەوەی هاوینە ئەو ڕێژە کارەبای ئەگەر خەڵکی هاوکارمان بێت ناوچەی دەربەن هاوکارمان بێت بە گشتی ئەتوانین لە داهاتوویەکی نزیکە کاربایەکی زۆر باش دابین بکەین تکایە ئەوەی هەتانە لە ماڵە تۆزی دەستی پێ بگرن هاوکارمان بەڵکو بتوانین وەکو پێویست ئەو گەڕەکانی کە لەو کاتی لە بەرنمەیە ئۆپ کراون بەشکوتوان کاربیان بۆ بگەڕین بەڵێ انشاءاللە ئێمە لەم مەوجە گەرمایە دەچین انشاءاللە ڕێژەیەکی باش کارەبا دابین ئەکرێ ئەم کۆنتڕۆڵەی ئەهمیەتی خۆی هەیە گرنگی خۆی هەیە لە ناوچەی گەرمیانە یەعنی تۆ ئێستا وەک وتم چاودێری ئەکرێ ڕێژەی پێنج لە سەد لەسەر ئاستی هەرێمی کوردستان کارەبامان پێگا ئێمە بە بەردەوامی وەچباتمان هەیە کە بیست و چوار کاتژمێر لە کۆنتڕۆڵە دەوامن چاودێری ئەکەن وەک وتم لە یەک سات پێنج مێگا کەمەوە بێت ڕاپۆرتێکم بۆ ئامادە کردوون ڕاپۆرتەکەش لە سایتی خەندانەوە وەرم گرتووە سەبارەت بە ئەو کارانەیەک لە سەنتەری مەساج لە شارەکانی هەرێمی کوردستان دەکرێت لە بابەتەکەی سایتی خەنداندا هاتووە ژوورەکە سیستەمێکی لە تەختە دروستکراوی لێ و دەرگاکەی بە پەردێکی تەنک گیراوە کچێکی چینی 29 ساڵ کە بەشێک لە سنگی ڕوت کردوێتەوە و شۆرتێکی لە پێدایە بە ناوی مەساجکردنەوە دێتە ژوورەوە بەکردێک بە کوردێکی خراپ دەڵێت سێکس دەکەی؟ لەو ژوورە کە درێژەکەی دوو مەترە و پانیەکەی کەمێک لە مەترێک زیاترە بە ئاسانی دەنگی سێکسکردنی ناو ژوورەکانی تر دەبیسترێت کە لە دار دروستکراون و سەقفی کراوەیە لەگەڵ ژوورەکانی تر ئەمە دەکەوێتە نهۆمی یەکەمی هوتێلێک لە سلێمانی کە بە ناوی مەساجەوە کراوەتەوە پەیامنێرەکەی خەندان لە بەدواداچوونێکی ڕۆژنامەوانی مەدانیدا کە بۆ سەنتەری تایبەت بە مەساجکردن و چەند شەقامێک کە لەش فرۆشەکان تایدا کۆدەبنەوە بەڕوونی دەرکەوت کە کاری لەشفرۆشی بەفراوانی لە کوردستان بڵاوبۆتەوە و ئەو کچانەشی لە سەنتەرەکانی مەساجدان یەکەم بەرکەوتنیان لەگەڵ سەردانیکەراندا بە پێشنیاری سێکسکردن دەستپێدەکات. کاتژمێر نۆ ی شەوی مانگی ڕەمەزان هۆڵی مەساجەکە لە وتێلەکەی سلێمانی قەرەباڵغ بوو. لە دەرگای چوونە ژوورەوەدا گەنجێکی کورد پشکنین دەکات بۆ هەندێک لە سەردانیکەران و بە پێکەنینەوە دەڵێت بۆ مەساجەکە دەچیت لە پرسگەی نهۆمی یەکەمی هوتێلەکە پیاوێکی چینی بڕی سی هزار دینار لە بەرامبەر 20 خولەک مەساجکردن لە هەر سەردانیکەرێک وەردەگرێت و بردنە ژوورەوەی مۆبایلیش قەدەغەیە هەر لە پرسگەکە پاش تەلەفۆنێک کچێک لە نهۆمی سەرەوە دێتە خوارەوە و دەستی سەردانیکەران دەگرێت بەرەوە یەکێک لە بیست ژوورەکە هەنگاو دەنێن کچەکە لەگەڵ گەیشتنی بە ژوورەکە پێشنیاری سێکس کردن دەکات و نکۆڵی لەوە دەکات مەساج بزانێت، ئەوەش نموونەی زۆرێک لەو شوێنانەیە کە بە ناوی مەساجەوە لە هەرێمی کوردستان کراونەتەوە. بەپێی بەدواداچوونی لیژنەی کاروباری تەندروستی و ژینگە لە پەڕلەمانی کوردستان لە ساڵی ڕابردوو لە هەولێر و سلێمانی ئەنجامیان داوە، دەرکەوتووە لە سەتا هەشتای سەنتەرەکانی مەساج بوونەتە شوێنی لەشفرۆشی. زوڵفا مەحموود، سەرۆکی لیژنەکە کە سەردانی چەند سەنتەرێکی مەساجیان کردووە وتی، بۆمان دەرکەوتووە زۆربەی سەنتەری مەساجەکان تەنها بۆ سێکس کردنە و مەساجی تیا ناکرێ بەڵام بەناوی مەساجەوە کراونەتەوە و مۆڵەتیان پێدراوە بەپێی بەدواداچوونەکانی پێشتری سایتی خەندان هەمان دیاردە لە شارەکانی هەولێر و دهۆک هەیە و ئەم دیاردەیە لە کوردستانیشدا ڕووی لە زیادبوونە هاوکار ناوی خوازراوی گەنجێکی تەمەن 24 ساڵی دانیشتوی هەولێرە و باس لەوە دەکات ماوەی پێنج ساڵ دەبێت سەردانی ئەو شوێنانە دەکات و ئەوە دەخاتە ڕوو کە ئەوانەی سەردانی مەساجەکان دەکەن بە گشتی تەمەنیان لە نێوان هەژدە بۆ بیست و پێنج ساڵدایە. مەساجێک کە سایتەکە ناوەکەی لای خۆی بە پارێزراو داناوە، کە دەچیتە ژوورەوە پارەی چوونە ژوورەوە دەتەیت بۆ مەساجەکە، ئەوە تەنها پارەی چوونە ژوورەوەیە، کە چویتە ژوورەوە کچی عراقی لێێ دەتوانیت بە پەنجا هەزار دینار و کچی چینیش بە چل هەزار دینار لەگەڵیاندا بخەویت. ئەمە وتەی ئەو گەنجەی شاری هەولێر بوو. جگە لە سەنتەرەکانی مەساد، چەند شەقامێک لە کوردستان شوێنی کۆبوونەوەی لەشفرۆشەکان و دۆزینەوەی کڕیارەکانن، کە لە کاتێکدایە هیچ شوێنێکی ڕەسمی بە ناوی لەشفرۆشییەوە لە کوردستان نەکراوەتەوە. یەکێک لەو شەقامە سەرەکیی سلێمانی لە سەنتەری شار کە لەشفرۆشەکان بە پاساوی فرۆشتنی بنێش تیادا کۆبنەوە، کاتژمێر دە و سی خولەکی شەوی بیست و سێ ی مانگی پێشوو، لەشفرۆش و لەشکڕ سەرقاڵی مامەڵە بوون. فاتن ناوی خوازراوی یەکێک لەو ژنانە بوو کە تەمەنی سی ساڵە و کاری لەشفرۆشی دەکات، وتی، زۆربەمان خزمی یەکترین و ڕۆژانە خەڵک دێن بۆ لامان بۆ ڕابواردن، مامەڵەی کڕیارەکان نرخەکانیان دیاری دەکات، بەڵام بە گشتی نیشاندانی سنگ و دەستبازی دە بۆ پانزە هەزار دینارە و سێکس کردن لە شوێنی لەشفرۆش شەست بۆ سەد هەزار دینارە، بەڵام ئەگەر لەشکڕەکان شوێنیان هەبێت چل بۆ هەشتا هەزار دینارە. بڕیاردراوە هەر سێ مانگ جارێک پشکنینی تەندروستی بەو کەسانە بکرێت کە لە سەنتەری مەساجەکاندا کاردەکەن، لە کاتێکدا حکومەت ڕەتیدەکاتەوە کە هیچ جۆرە مۆڵەتێکیان بۆ کاری لەشفرۆشیدا بێت، بەڵام لەشکڕ و لەشفرۆشەکان بەبێ مۆڵەتیش کاری خۆیان دەکەن لە دەرەوەی چاودێری تەندروستی. بەڵێ بەڕێزانەوەی گوێبیستی بوون ڕاپۆرتێکی سایتی خاندان بوو. بەڵی بەڕێزان ئەوەی پێشکەشتان کرا بەرنمەی ڕۆژێکی تر بوو تا بەیگەیشتنەوەیکی تر خواتان لەگەڵ بێ.